ئێوەش بەرەو دۆزەخ دەڕۆن. گوێ بگرن ئێستا دەبێت جیمی هاوڕێمان ڕزگار بکەین هێرش بەرن ئێوە بە هیچ شێوەیەک ناتوانن من لە ناو بەرێن هیوایەکی گونجاوتان هەیە تا بە زیندوی من بهێڵنەوە ها هیچ وەیەکی ترمانە هەرگیز تەنها لە سێدارەدان نەبێت لەو کارێکە کردوتە پاکت دەکەینەوە. کۆتاییەکەی دیار بوو بارحاڵ هەتا ئەگەر بە کوشتنیشی بڕیارماندا بەڵام جوامێریمان وەک خانەدانێک وامان لێ دەکات دوورکەوینەوە لەو کارە لە بیرتان نەچێ دکتۆریشم هەرچێکمان پێ بکرێ دەیکەین تا دادپەروەرانە دادگایی بکرێ جۆن تێگەیشتیت سپاس بەڵام ئەو بەزەیەت ڕەت دەکەمەوە هەتا بە بێبوونی ئەو هۆکارانەش هۆکاری زۆر هەن کە واتان لێ دەکات بە زوندیوی بمهێڵنەوە مەبەستت لەمە چییە ها گەیشتە حەڵی مەتەڵەکە چی نیوەشە و پاش یەکەم لێدانی زەنگەکە لە خاڵی شەیتانەوە بە پێوانەی چ پێنج پلەوە توانیتان ئەو شانە شی بکەنەوە بە ڕێزان و ئایا لە تواناتاندا هەیە لەمانە ئەو دەستەواژەیە بێمانایە بگەن تەنها من ئەو حەلە دەزانم تێدەگەن؟ جێم پێیەکانی جۆم بگرە لە شەوێکدا کە مانجی چواردەی تێدا پڕ دەبێ لێدانی زەنگ لە خاڵی شەیتاندا بە پێوانەی چل و پێنج پلا بە پێوانەی چل و پێنج پلا ئەوە ئەوە ئەوە ئامانجەکەیە. وڕێنە دەکات. ئەوە ئاساییە. جۆن لە کەس خۆش نابێت و لە بڕیاری خۆشی پاشکەس نابێتەوە حاڵی هەر چۆنێک بێت کاپتن فڵن لی دەترسا بۆیە شوێنی گەنجینەکەی لێ شاردەوە جۆن زۆر گرانە بەسەریدا زاڵ ببیت هەتا ئەگەر حاڵیشی زۆر لەمە خراپتریش بێت وازم لێ بێنن منیچ کارێکم پێ ناکرێ وازم لێ بێنن نامەوێ بە تاومبار دابدرێم بەرەو سێدارە بنێردرێم نامەوێ کەس نەیگوتووە بەرەو لە سێدارەدان ڕەوانە دەکرێی باسی ئەوەتان کرد چەتە کارەردەم چارەنووسیان لە سێدارەدانە نامەوێ لە سێدارە بدرێم نامەوێ بمرێم ناتوانم وەکو سیلڤەر هەموو مەتەڵەکان حەل بکەم تکاتان لێ دەکەم با بڕۆم نامەوێ بمرم تکاتان لێ دەکەم بۆبی ئەوە چیتە پێ دەچێت نەخۆش بیت و پێویستت بە ئیسراحەت هەبێ جارێکی تر هەوڵی ئەوە نەدەی تۆش دیلی هەر وەکو جۆن بۆبیش دیلە مەترسە هاوڕێکەم پێویست ناکات تووڕە بێت هیچ کارێک ناکەم ئایا لەگەڵ مەتەڵەکە گەیشتە کوێ گەیشتە ئەنجامێک لە شەوێکدا کە ماجی چواردە پڕ دەبێ لێدانی زەنگێک وابزانم ئەوە مانای ئەوەیە لە سەعادیەکی شەو کە ماجی تێدا پڕ دەبێ بەڵێ ئەوە ڕاستە بەڵام وشەی دووە ماڵی کاپتن فلندا دڵنیا نیم لەماناکەی ئەم وشانەمانە چی دەگەیەنێ؟ بە دڵنیاییەوە نازانین لە کوێیە ئەم شوێنە، لە کوێیە کاپتنی کاپتن فلینت؟ وە کۆتایش خاڵی شەیتانە، لێرە بە تەواوی ون دەبین، هیچ بیرۆکەیەکمان لەبارەی ئەو شانەوە نییە. ئێستاش دەبێت بەڵێنەکەت بەجێ بگەینیت کە دابوت سیلڤەر. یەکەم جار دەبێ بۆبی بکەنەوە. دووەم کوپێ قاوەی گەرمم بۆ بهێنن ئەگەر زەحمەت نەبێ بە شێوەیەکی وا قسە دەکات هەر دەڵێی فەرمان دەردەکات فەرمان بێگومان نا تەنها بەرگری لە خۆم دەکەم پاشان ئێوە داوای هاوکاریەکم لێ دەکەن ئەیوانە هاوکاریەک یارمەتیتان دەدات بۆ حلکردنی مەتەڵەکە ئایا من هەڵام؟ بەداخەوە بەداخەوە بەداخەوە بەداخەوە بەداخەوە ئەگەر دەتەوێ بگەڕێیتەوە وڵاتەکەت کارێک مەکە بۆت باش نەبێ و ئەوەش بزانە دادگاییەک هەیە چاوەڕوانت دەکات ئەگەر هەوڵ بدەی ڕابکەی وەک دوژمن سەیرت دەکەین و تەقەت لێ دەکەین. بۆبی، دەتەوێ بۆ کوێ بڕۆی؟ جگە لە ئێمە کەسی تر لەسەر ئەم دوورگەیە نییە. دەمەوێ بە تەنها بم جێم لەسەر میگرام مەکە. جۆن، بە هیچ شێوەیەک مەجولەوە. مەترسە. ئێستا هەست بە نەخۆشی ناکەم. کۆسپێکی ئاسان بوو، ئەوها بەرەو ڕوومەوە وەستا. ناتوانم لێرە بمێنمەوە بێ ئەوەی هیچ شتێک بکەم. تەنها هەفتەیەک ماوە مانگ پڕ بێ. دەبێ دەستەواژەی ماڵی فلنت بزانم. بەڵێ، هەر دەبێ ماڵیان پێ بزانم. تێدەگەن؟ چی دەڵێی؟ تۆش نازانی مانای ماڵی فلن چییە؟ هیچ بیرۆکەیەکم دەربارەی ئەو مەتەڵانە نییە وازم لێ بێنن. چی؟ چەندە فێڵبازی وا هەڵسوکەوتت دەکرد کە هەموو شتێک دەزانی؟ من هەوڵ نادەم کە هەڵتانخەڵەتێنم، وتم تاکە کەسم کە بتوانم مەتەڵەکان حەڵ بکەم. نەمگوت بە دڵنیاییەوە حەلی دەکەم؟ باشە ئەی پیاوەکان، با هەموومان لێرە بجولێین، دەبێ لێرە بڕۆین، یەڵا دای! مەتەڵەکە چی بوو لە شەوێکدا مانگ تێدا پڕ دەبێ لێدانی زەنگێک لە خاڵی شەیتاندا پاشان ماڵی فلان ئەو مەتەڵەکەیە دەبێ بیر بکەمەوە. Mm-hmm. درێژایی ڕۆژ ڕۆیشتوین و هیچ شکارێکمان بۆ ئەو مەتەڵە نەدۆزیەوە دەبێ ڕێگایەکەمان هەڵە نەکردبێ و لە پاش خۆمان شیکاری مەتەڵەکەمان بەجێهێشتبێ ئەگەر هەڵەمان کردبێ پێویست بە پشکنین ناکات زنجیرەیەک لە بەردەڵان دارستانی چیچڕ بە هەموو ئەمانەدا ڕۆیشتین بەڵام لەوانەیە هەڵە بین لە لێکدانەوەی مەتەڵەکە لەوانەیە هەموو شتێک بە پێچەوانەی بۆچوونی ئێمە بێت لەگەڵ ئەوەی ماوەی دە ساڵە لەسەر ئەم دوورگەیەدا دەژیم بەڵام هێشتان هەموو ڕێگەکانی بە تەواوەتی پێ نازانم ئێستا جۆن دەمانەوێ ڕای کۆتاییت بزانین چی؟ شتێک بڵێ جۆن دەمانەوە ڕای کۆدایت بزانین نا گاڵتەتان پێ ناکەم بەڵام وا هەز دەکەم بەم دواییە هەڵسوکەوتم خراپ بوو بوو لەگەڵتان ئەوەیە هەز دەکەی من چیت بەسەر هاات؟ زۆر ئارەقە دەکەی تووشی مەلاریا بووە. چی؟ مەلاریا؟ لە هەموو ناخۆشیێک خۆم گرت قوبول ناکەم ئەم نەخۆشیە لاوازە بم بەزێنێ. بەڵام زۆربەی پیاوەکان لەوانە ئەندرسۆن بەم نەخۆشیە مرد وابزانم بەڕاستی تووشی ئەم نەخۆشە بوومە ئای لەم ناخۆشیە جۆن ماڵ ئاوا جێم کەستان نەزورە تۆڵە جێگا خۆی دەی تفەنگەکەت فرێ دە خێراکە جۆن باشە ئەمە مانای چییە؟ داوای لێبردنتان لێ دەکەم دەبێت لێرە بڕۆم نامێ کەس بە دوام دابێ ئەجی ناتەقای لێ دەکەم جۆن ناتانی بەو حاڵەوە بڕۆی پێویستت بە چارەسەرێکی باشەیە خێرا بگەڕێەوە ئای دادوەری پزیشک چارەسەرەکەت هیچ سوودێکی نابێ دەزانم پزیشک نیم بەڵام باش دەزانم ئەوە تووشی نەخۆشی مەلاریا بێت چی بەسەر دێت تێدەگەی ئەندرسن هەر بەو نەخۆشیە بوو مرد بەڵام بە هەر حاڵ لەگەڵتان نابم ئەو دوا بڕیارمە جان! جام! مەڕۆ! جێم! منیش دەڕۆم بۆستە! گرای! بێگان! مەڕۆن! ئۆ! شتێکی سیر ڕوودەدات وازیان لێ ناهێنم بە دوایان دەکەم تاوەکو بزانم چی ڕوودەدات. لێم گەڕێ با بڕۆم نابێ ئیتر کات بە فیڕۆ بدەم گەنجینەکە دەدۆزمەوە بە هەر شێهۆیەک بێت ئەوە ئەرکی منە و بڕیاریشم داوە. نامەوێ، نامەوێ کەس بێزارم بکات. ئەوە دوا کارە کە جۆن بە یەک قاچەوە دەیکات، تێدەگەن؟ ئاا! لە بیرمە پێش چەند ساڵێک بەم شێوەیە تووشی بووم پاشان چاک بوومەوە بەڵێ چاک بوومەوە بەڵێ پاش ئەو ڕووداوە تووشی هیستایەکی قڕز نەبوومەوە لێگەڕێ با بەبیرم بێتەوە چارە سەرەکیەکە چی بوو ئا بەڵێ بەڵێ بە بیرم هاتەوە لە کۆتایی ئەم ڕووبارە گۆماوێکی قوڕی لێیە بە سەریەوە گوڵی لوتیس هەیە کاتێ لێم خوارد چاک بوومەوە بەڵێ. وتت گۆماوێک لە کۆتایی ڕووبارەکە؟ جیم. من دەچم بۆ ئەو شوێنە. من ناچاردیم ئەم کارە بکەم هەرگیز هەرگیز بۆ حەزم لە دەکرد هیچ شتێ بکەم بەبێ بەرامبەر بەهر حاڵ ناچار نیم بۆ سیلڤەر ناچار نیم بۆی خۆم بۆ ڕاکردن ئامادە کرد بوو ناتوانم هەموو کەسێ خزمەت کەم. ئەو گەنجینەیە بۆ منە بۆ خۆم دەدۆزمەوە لەگەڵ کەس دابەشی ناکەم دەمێ براکارم خواردنی خۆیان بدەمێ دەمێ داڵەبات بم لە ژیانیا ژاری و لە داری ڕزگارم بێ باڵێ ئێستا من لە کوێم لە ئەشکەوتێک ناوی ئەشکەوتەکە بۆ بیا بۆبی بڵێ من ئەو ناوم لێ ناوە ئەوە جێی شانازی نییە چەتەیەک یارمەتی چەتەیەکی تر بدات بارحاڵ لە کاتێکی تردا لەسەر ئەمانە هەموو دەدوێین و هەروەها کاری زۆر هەیە کە باسی لێوە بکرێ وە ئەوەی تۆی لێ بەرپرس بووی بەهەرحاڵ لە گەنجینەکەدا بەشێکت دەبێ خەمی ئەوەت نەبێ. ئەوە ڕاستە ئەوە ڕاستە وەڵای لە خۆشە نازانم چی بکەم ئەی ئەوە ڕاستە لەو گەنجینەدا بەشم دەبێ ئەوە ڕاستە تخوا ئەوە ڕاستە ئای گەمژە مەبە. بۆبی وەرە لە شەوێکدا مانگ پڕ دەبێ وە لە ماڵی پلێن وە لە خاڵی شەیتاندا چاوی چەپە ئامانجەکەیە چاوی چەپە بەڵێ.